واتە لە هەر مەسەلەیەکا کە ئەوان هێشتا بڕیاریان تیا نەدابێ ئێوە دەستپێشخەری مەکەن و لە خۆتانەوە بڕیار مەدەن و لە خوا بترسن و خۆتان لە بێ فرمانی کردنی بپارێزن بێگومان خوا گوێی لە هەموو شتێکە و بە هەموو شتێ ئەزانێ. يا أيها الذين آمنوا لا ترفعوا فَأَصْبِحُوا عَلَىٰ مَا فَعَلْتُمْ نَادِمِينَ ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە، ئەگەر فاسقێ خەبەرێکی بۆ هێنان دەست بەجێ بە ڕاستی مەزانن و بکەونە پەیجۆر، تا بۆتان دەرەکەوێ ڕاستی و درۆیی هەواڵەکە چۆنە، نەوەک بێ ئاگا و بە نەزانی خۆتان کۆمەڵە خەڵکێ گرفتار بکەن و پاشان لەو کارەی کردووتانە پەشیمان ببنەوە، بزانن کەوا پێغەمبەری خوا لە ناوتانایە و ئەگەر لە زۆر شتا کە داوای لێ ئەکەن بەگوێتان بکا تووشی دەردی سەری ئەبن بەڵام ئێوەیش لەبەر ئەوەی کە سوورن لەسەر قازانجی ئایینی ئیسلام داوای ئەو شتانە ئەکەن و خوا ئیسلامەتی و باوەڕی لا خۆشەویست کردوون و جوانی کردووە لە دڵتانا و کافری و گوناه و تاوانباری لا بێزراندوون و پیاوی عاقڵ و فامیدەش ئەوانەن حەزیان لە موسوڵمانەتی و فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوایە و ئەگەر دوو تاقم لە ئیمانداران لە ناو خۆیانا بوو بە جەنگیان نێوانیان چاک بکەن و ئاشتیان بکەنەوە جا ئەگەر تاقمێکیان تەجاوزی کرد بۆ سەر ئەویان لەگەڵ ئەو تاقمەیان بجەنگن کە تەجاوز و دەستدرێژی کردووە تا ئەگەڕێتەوە بۆ ملکەچ کردن بۆ فەرمان و قانوونی خوا جا ئەگەر بە شێوەیەکی دادپەروەرانە گەڕایەوە بۆ گرتنە بەری ڕێگای فەرمان بەرداری خوا ئەوا ئێوەیش ئاشتیان بکەنەوە و دادپەروەری لە نێوانیانا بەجێ بهێنن ئەوانەی ئیمانیان بە خوا و بە پێغەمبەری خوا هەیە برای یەکن، کەواتە ئێوەیش ئەی موسڵمانینە نێوانی جووتە براکانی خۆتان چاک بکەن و ئاشتیان بکەنەوە و لە خوا بترسن، بەڵکو هیوای ئەوە هەبێ خوا ڕەحمتان پێ بکا و میهرەبانیتان لەگەڵ بنوێنێ. با هیچ کۆمەڵە ئافرەتێ گاڵتە بە کۆمەڵە ئافرەتێکی تر نەکا، لەوانەیە کۆمەڵە ئافرەتە گاڵتەپێکراوەکە لە کۆمەڵە ئافرەتە گاڵتەپێکەرەکە چاکتر بن و غەیبەتی یەکتر مەکەن، چونکە کە غەیبەتی یەکترتان کرد ئەوە وەک ئەوە وایە خۆتانتان عەیبدار کردبێ، لەبەر ئەوە کە موسڵمانان هەموو یەکن و ناو و ناتورەی ناشرین و خراپیش بە یەکترا هەڵمەدەن. زۆر بەدناویە بۆ موسڵمان ئەمە کە پاش ئیمان هێنانی بە خوا و موسڵمان بوونی ناوبانگی بە لە دین دەرچوونی بزڕێ و هەر کەسیش تۆببە نەکا لە گوناهی ئەم کردەوانە و پاشگەز نەبێتەوە لێیان ئەوانە ستەمکارن و ستەمیان لە خۆیشیان و لە خەڵکی تریش کردووە ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە، خۆتان لە گەلێ گومان بردن دوور بگرن، چونکە هەندێ گومان بردن بە خەڵک گوناهە و مەکەونە پەیجۆری زانینی شتی پەنامەکی موسڵمانان کە تایبەت بە خۆیانە و با هەندێکتان غەیبەتی هەندێکتان نەکا، ئایا یەکێ لە ئێوە حەز ئەکا گۆشتی برای خۆی بە مردوویی بخوا؟ ئەوەتان پێ خۆش نییە. ئەی خەڵکینە، بێگومان ئێمە هەموو ئێوەمان لە پیاو و ژنێ دروست کردووە کە ئادەم و حەوان و ئێوەمان کردووە بە چەند نەتەوە و هەر نەتەوەیەک بە چەند خێڵ و هۆز کە بچنە سەر یەک بنەچە بۆ ئەوەی لە ناو خۆتانا یەکتر بناسن. بەڕاستی بە قەدر و حورمەت ترتان لای خوا ئەوەتانە زۆرتر لە خوا بترسێ و خۆی لە گوناه بپارێزێ. خوا هەموو شتێ ئەزانێ و لە هەموو شتێ ئاگەدار و شارەزایە. عەرەبە دەشتەکیەکان وتیان، ئیمانمان هێناوە، پێیان بڵێ، ئیمانتان نەهێناوە چونکە ئیمان باوەڕی بە دڵە، بەڵام بڵێن بەدەم موسوڵمان بووین و باوەڕ هێشتا نەچۆتە ناو دڵتانەوە و ئەگەر فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بکەن خوا هیچ لە پاداشی کردەوەتان ناتەواو ناکا و پڕ بە پێستی چاکەتان پاداشتانەداتەوە خوا گوناهبەخش و بەڕەحم و میهرەبانە. ئولائیک هم الصادقون. بەڕاستی ئیمانداران ئەوانەن باوەڕیان بە خوا و بە پێغەمبەری خوا کردووە و پاش ئەوەیش نەکەوتوونەتە گومان و دوودڵییەوە و بە دارایی و بە گیانی خۆیان تێکۆشاون لە ڕێگای خوادا و مرۆی ڕاستگۆ ئەمانەن واللە بصیر بما تعملون. بەڕاستی خوا بەهەموو نهێنی یەکی ئاسمانەکان و زەوی ئەزانێ و چاوی لە هەموو کردەوە یەکی ئێوەوەیە ئیتر چۆن هیچی لێ ئەشاررێتەوە. عومەری کوری خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی،